بە هاوکاری کاک تارق لەگەڵتان ئەبم ئێوەش هاوڕێمان بن. توڕەیی ئاگرێکە ئاواز دەسووتێنێ و جەسا لەت لەت دەکا و تووشی چەندەها نەخۆشی دەکا یەکێک لە مەرجە هەرا گرنگەکان بۆ ئەوەی سەرکەوت و بیت لە ژیاندا و ئەوەی گونجاو بیت لەگەڵ جۆرەکانی تری مرۆڤەوەیە کە مرۆڤ بتوانێت کۆنتترۆلی هەڵچوونەکانی بکە لە کاتی تووڕەبووندا هەروەها بۆ ئەوەی تووشی ڕووبەڕووبوونەوە و ڕقی و دوژمنایەتی نەبیت دەبێ بتوانی کۆنترۆڵی هەڵچوونەکانت بکەی. هەروەها زۆربەی زانایانی دەروونزانی کۆکن لەسەر ئەوەی تووڕەیی پێویستە بۆ خۆپاراستن لە دوژمنانی جیهانی دەرەوە بە واتایەکی تر ئەگەر تووڕەییت تێدا نەبێ ئەوە دوژمنان بە ئاسانی لە ناوت دەبەن لەگەڵ ئەوەشدا تووڕەیی زۆر مەترسیدارە کاتێک کە زیادەکا و بەردەوام دەبێ هەندێک کەس توڕەیە چوێن بە بوخارێکی پەستاو لە ناو شوشەیەکی بەستراودا کە ئەگەر کونێک نەبێ ئەو بوخارە دەرچێ ئەوا دەتەقێ ئەگەر مرۆڤیش ئەو توڕەیە هەڵنەڕژێ ئەوە توشی چەند نەخۆشیەک لەو نەخۆشیانە دەبێ کە ناسراون بە دەرونی و جەستەیی هەندێکی تر دەڵێن ئەگەر توڕەیەکەت دەرنەبڕی ئەوا لە هەناوتدا دەمێنێتەوە هەر بۆیە پێویستە بەرەنگاری گوشارەکان ببیتەوە و بە ئارام گرتنەوە. بارمگرتن ئەتوانین هێمن بین، هەروەها بارمگرتن ئەو گلەندانەی کە ڕژێنی ئادرینالین و کۆرتیزۆل دەبنە هۆی دڵەڕاوکێ کەمتر ئەو ڕژێنانە دەڕێژن لە ئەنجامدا ماسولکەکان دەحەسێنەوە و ڕێڕەوی خوێن بەرین ئەبێ و پەستانی خوێن کەمەبێتەوە و ناوەندی لێدانی دڵ کەمەبێتەوە و ئەرکەکانی کۆئەندام بەرگری بەرەنگاری باشتر دەبێ و ژمارەیەکی زۆر لە کرۆکەکانی تی بەرهەم دەهێنرێ کە بێتە مایەی پاراستنی جەستە لە میکرۆب و هەروەها بەرەنگاری نەخۆشیە جۆراوجۆرەکان ئەبێتەوە و لە ئەنجامدا تاک ژیانێکی پڕ بەختەوەری و هێمنی و تەندروست دەژی. پێویستە مرۆڤ ئەو چەمک و واتا مەزنانەی کە لە ئایینەکەیدا هاتووە لە دڵی خۆیدا بیچێنێ بۆ نەهێشتنی ئەو بیرۆکانە کە دەبنە هۆی هەرەسهێنان لە ژیاندا و هەروەها گەڕانەوەی هاوسەنگی و هەستکردن بە متمانە و بڕوا و ئاسایش هەروەها دەبنە هۆی زیاتر ئارامگرتنی تاک بۆوەی چاک بەرگە بگرێ لە بەرەنگاربوونەوەی بوختان و پروپاگەندە و درۆ بە دەمەوە کردن پێویستە ئەوانە فەرامۆش بکا کە ئەم حاڵەتەیان بە سەر هێناوە لەگەڵ ئەوەشدا باوەڕی بەوە هەبێ کە فەرامۆش کردنی ئەوان خۆی بەهێز تر دەکا هەروەها دەبێتە هۆی ئەوەی کە ئەوان هەست بە ڕاڕایی بکەن و ئەم ڕاڕاییە دەبێتە هۆی جۆرێک لە ترس لە لایەن یان کوڵانی خوێن لە هەناودا ئایا ئەمە ڕاستییە؟ زانای دەروونزانی ئەمریکی کاشلین لۆلەر هەستا بە ئەنجامدانی ئەزموونێک لە زانکۆی تینیسی ئەمریکی لە سەر کاریگەری هەندێ پەستان لە سەر ژمارەیەکی زۆر لە خوێندکارەکانی دواتر ئاشکرای کرد کە بە تەنها بیرکردنەوەوە و یان باسکردنی هەندێک سەرزەرشتکردن و خیانەتکردن کە مرۆڤ بە سەریدا هاتووە لە چەند خولەکێکی دیاریکراودا دەبێتە هۆی گۆڕانکاریەکی بینراو لە پەستانی خوێن و ناوەندی لێدانی دڵ و ئاستی دڵەڕاوکێی ماسولکەی و هەروەها زیادبوونی چالاکیی کارەبایی لە کۆئەندامی دەماردا کە دەبێتە هۆی توڕەیی و لەئەنجامدا رژانی ژمارەیەکی زۆر لە رژێنی دەمارگیری کە بە کوڵانی خوێن لە هەناودا باسی کراوە. پێغەمبەر، دروودی خوای لەسەر بێت، فەرموودەیەکی هەیەو تێیدا ئەفەرموێت، دەفەرموێ باشترینی بەنی ئادەم ئەوەیە کە درەنگ توڕە دەبێ و بە پەلە هێور دەبێتەوە و خراپترینیان ئەوەیە کە بە پەلە توڕە دەبێ و درەنگ هێور دەبێتەوە بۆیە ئێمە لە کاتی توڕەبوندا دەبێ زوو دەرچین و زوو واز بهێنین لە هەڵچونەکان و هێور ببینەوە پێش ئەوی کە شتێکی خراپ ڕوو بدا. مەیەڵە خوێنت لە ناخدا بکوڵێ و مەیەڵە جەستەت بە ئاگری ڕق و قینە بسووتێ، بۆیە ئەوانەی کە لێبوردەن و خراپەیان بەرامبەر کرابێ زوو لە بیریان دەچێتەوە و لە ناخیاندا هەڵی ناگرن، ئەمەش لێکۆڵینەوەکان جەختیان لە سەری کردووەتەوە ئەوانەی کە لێبوردەن کەمتر تووشی شڵەژانی دەروونی و جەستەیی دەبن و کەمتریش سەردانی پزیشک دەکەن. دەبێ هەمیشە باوڕت بەوە هەبێ کە تۆ شایانی بەختەوەریت لەگەڵ ئەوەشدا لە جیاتیەوەی کە خەڵک وا ببینی کە هێرشت بۆ دەکەن خەڵک وا ببینە کە داوای یارمەتیت لەکەن هەرگیز وا سێری خۆت مەکە کە جەستەیەکی بەڵکو وا سیر بکە کە بوونەوەرێکی ڕۆحی تا ماوەیەک لەناو ئەم لاشەیەدا دەبێت. هەوڵبدە پلەیەک لە سەرەوەی لەشساغی بەدەستبهێنی کە ئەویش بەختەوەرییە. باوەڕت بەوە هەبێ کە دەتوانی بیر و بۆچوونت بگۆڕی دەربارەی لێبوردن. خۆت بکە بە مامۆستای هەر کەسێک کە چاوت پێی دەکەوێ لە ڕووی لێبوردنەوە. پێویستە باوەڕت بەوە هەبێ کە لێبوردن کلیلی بەختەوەرییە. دوور بکەوەرەوە لە زۆر ڕەخنەگرتن و دۆزینەوەی هەڵەی خەڵکی. لە ناڕەحەتی و گرفتەکانی ژیاندایە سروشتە ناپاکەکان ئاشکرا دەبن، لە کاتی فیتنە و ئاشوبدایە بۆچوونە ڕەسەنەکان ئاشکرا دەبن، لە دادوەری و ناوبژیوانییدایە ڕەوشتە جوانەکان ئاشکرا دەبن. لە شان و شەوکەتدا بەخشندەیی ڕەسەن دەردەکەوێ، لە ناڕەحەتی و تەنگەژەدا برایەتی ڕاستەقینە ئاشکرا دەبێ. لە چوار شوێندا خەمبار و نیگەران مەبە، لە سەفەر لەگەڵ هاوڕێکەتدا، لە بێداری لەگەڵ براکەتدا، لە مانەوە لەگەڵ خێزان و مناڵەکانتدا لە ماڵەوە، لە ساتەکانی دڵخۆشی لەگەڵ ئەو کەسانەی کە متمانەت پێیانە و هاودەم و هاوکارتن. لە بەرامبەر مافی خوشک و براکانتدا کەمتەرخەمی مەنوێنە بە مەبەستی خۆشەویستیت بۆیان، چونکە ژیان بەخشین و وەرگرتنە. لە بەرامبەر مافی پەروەردگارتدا کەمتەرخەمی مەنوێنە بۆ هیوای خودا ڕەحمی زۆرە، چونکە چاوەڕوانی چاکە لەگەڵ خراپەدا نەریتی کەسانی کەم عەقڵە و چاوەڕوانی ئەوە مەکە لە خوشک و براکانت کە پەرز داشتی چاکە چاکەت لەگەڵدا بکەن چونکە کەمتەرخەمی لە سروشتی مرۆڤە بەڵام لە پەروەردگارت چاوەڕوانی بکە کە باداشتی چاکەت زیاتر لە چاکەکەت بداتەوە چونکە لە تەرازووی خوای گەورەدا پاداشتی چاکە تەنها چاکەیە. هەمیشە پارێزگاری لە ئەدەب و ئارامی بکە لە پێنج شوێندا. هەرگیز بێزار مەبە ئەگەر پێیەکانت خلیسکان، کەوتیتە ناو قوڵاییەکی بەرفراوانەوە، دڵنیابە لێی دەردەچی بەوپەڕی هێز و تواناتەوە. خەمبار مەبە گەر تیرێکی ژەهراویت لە کەسێکی زۆر نزیکتەوە بۆ هات، هاکا بینیت کە کەسێکی تر هات و ئەم تیرەی دەرکرد و ژیان و زەردەخەنەی بەیەکەوە بۆ گێڕایتەوە، هەموو خەونەکانت با لەسەر یەک کەس نەبێ وامەکە کە گەشتی ژیانت تەنها بۆ خۆشەویستی یەک کەس بێ جا سیفاتی هەرچی بێ بڕواش مەکە کە کۆتایی شتەکان کۆتایی جیهانە چونکە ئەم دونیایە هەر ئەوەندە نییە کە تۆ دەیبینی چاوڕوانی خۆشەویستێک مەکە کە تۆ بفرۆشێ چاوڕوانی ڕوناکێکی نوێ بە کە خۆی بخزێنێتە ناو دڵتەوە و خەمبارێکەت لابەرێت و ڕۆژە شادەکانت بۆ بگێڕێتەوە و ترپەکانی دڵت بۆ ڕێک بخاتەوە. ئەدیسۆن لە تەمەنی پیریدا دوای دۆزینەوەی لامپی کارەبایی بوو بە یەکێک لە دەوڵەمەندەکانی ئەمریکا و هەرچی دەرامەتێکی هەبوو لە تاقیگەی باڵەخانێکی گەورەدا خەرجیە کرد. ئەم تاقیگەیە گەورەترین ئاواتی ئەم پیرەمێردەوە تا دیسۆن بوو. هەر ڕۆژە و داهێنانێکی نوێی تێداهێنایەکایەوە. لەو دەمەدا بوو کە لە نیوە شەوێکدا لە ئیدارەی ئاگرکوژێنەوە هەواڵیان دا بە کوڕەکەی ئەدیسۆن کە تاقیگەکەی باوکی گاگری گرتووە و بە هیچ شتێک دانامرکێتەوە، دەبێ هەواڵەکەش بدرێ بە ئەدیسۆن. کوڕەکەی کەمێک بیری کردەوە، ئەگەر بێتوو ئەدیسۆن ئەم هەواڵە ببیستێ بەرگەی ناگرێت و دەمرێ، بۆیە بە باوکی نەوت و خۆی گەیاندە شوێنی رووداوەکە. بەوپەڕی سەرسوڕمانەوە بینی کە ئەدیسۆن لە بەرامبەر شوێنی رووداوەکە لە جێگایەکدا دانیشتووە و بەرەنجامی سووتانی هەموو تەمەنی خۆی دەبینێ. کوڕەکە وای بە باش زانی خۆی نیشانی باوکی نەدا و برینی نەکولێنێتەوە، دەیزانی کە باوکی لە خراپترین بارودۆخی تەمەنیدایە، لە ناکاو ئەدیسۆن ئاوڕێکی دایەوە و کوڕەکەی بینی بە دەنگێکی بەرز و پڕ لە شادیەوە وتی، کوڕەکەم تۆش لێرەیت؟ دەبینی چەند جوانە؟ ڕەنگی بڵێسەی ئاگرەکان دەبینی؟ بەڕاستی سەیرە! من پێم وایە ئەو تیشکە و نەوشەییانە بە هۆی سووتانی گۆگرد و فۆسفۆڕەوەیە. ئەی خوایە گیان چەند جوانن! بریا دایکت لێرە بوایە ئەم دیمەنە جوانەی ببینیایە. بە دەگمەن هەڵدەکەوێ لە تەمەنی کەسێکدا ئەم دیمەنە جوانە ببینێ، ئەی ڕاو بۆچونی تۆ چیە کوڕی خۆم؟ کوڕەکەی بە گێژبوونێکەوە وەڵامی دایەوە، باوکە گیان هەموو ژیانت لە ئاگردا دەسووتێ و تۆش قسە لە سەر جوانی ڕەنگی بڵێسە و تیشکەکان ئەکەی؟ چۆن ئەتوانی و چۆن بەرگاگری؟ من هەموو گیانم دەلەرزێ، تۆ گەلێک بە هێمنیەوە دانیشتووی. ئەدیسۆن وتی، کوڕی خۆم، من و تۆ هیچ کارێکمان لە دەست نایە، ئاگر کوژێنەوەکانیش هەموو هەوڵەکانی خۆیان خستۆتە گەڕ، لەم ساتەدا باشترین کار چێژ بردنە لەو دیمەنەی کە جارێکی تر دووبارە نابێتەوە، بۆ ئێستا دەربارەی نۆژەن کردنەوە یان دروستکردنی تاقیگەیەکی دیکە لە سبەینێوە بیرەکەمەوە. ئێستا کاتی ئەو کارە نییە، سەرنجی ئەو تیشکە نایابانە بدە چیتر جارێکی دیکە نایانبینیتەوە. ئەدیسۆن ساڵێک دواتر سەر لە نوێ لە تاقیگەکەی، خۆیدا یان لە تاقیگەیەکی نوێدا سەرگەرمی کار بوو، هەمان ساڵ یەکێک لە نایابترین داهێنانی مرۆیی واتە گرامافۆنی ساڵێک لە دوای ئەو کارەساتە داهێنا. کەواتە بەرەنجامی هەوڵ و کۆششی ساڵانێکی ئێوەش پێدەچێ بە ساتێک و لە شەوێکدا وێران ببێ، بەڵام ئەم وێرانکارییە نابێ دەستان لە هەوڵ و کۆشش پێ بکێشێتەوە و تووشی ناکامییتان بکا، چونکە شکست یەکەم هەنگاوی سەرکەوتنە، هەرگیز فەرامۆشی نەکەن، هەر کاتێک لە دواوە لەقەیەک لە پشتتان درا، ئەوە هەنگاوی بەرەو پێشچوونی ئێوەی تێدایە.